زادگای جۆرج واشنگتن، شاری وایکفێلدی سەر بە ڤەرجینیای وڵاتەیەکگرتووەکان لە ساڵی 1732 ی زایینی، کوڕی کابرایەکی کشتیاری دەوڵەمەند بوو. لە تەمەنی بیست ساڵیدا سامانێکی زۆری لە باوکیەوە بۆ بەجێما. لە ساڵی 1753 ی زایینی هەتا 1758 ی زایینی لە خزمەتی سەربازیدا بوو. لە جەنگەکانی فەڕەنسا و هندیشدا بەشداری کرد. ئیتر بەمە شارەزاییەکی تەواوی لە تەکتیکی جەنگدا پەیدا کرد و زۆریش ڕێزی لێ دەگیرا. لە کۆتاییەکانی هەزار و حەوت سەد و پەنجا و هەشت ی زایینیدا گەڕایەوە ڤەرجینیا. وازی لە سەربازی هێنا. پاش ماوەیەکیش بێوەژنێکی بە دوو کۆڵەبەسەوە مارە کرد. خۆی هیچ منداڵی لێ نەبوو. لەو پانزە ساڵەی دواییندا سەرکەوتوانە سەروکاری زەویەکانی دەکرد. لە ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و چوار ی زەینی هەڵبژێررا بە نوێنەری ڤەرجینیا بۆ یەکەمین ئەنجوومەنی پیرانی شۆڕشگێڕان. لە حوزەیرانی هەزار و حەوت سەد و حەفتا و پێنج ی زەینیدا جارێکی تر بۆ ئەنجوومەن هەڵبژێررایەوە و هەموویش دەنگیان بۆ دا کە ببێتە سوپاسالاری زەوییە زەوتکراوەکان. جۆرج واشنگتن بە ڕەوشتی بەرز دەوڵەمەندی شارەزایی لە کاروباری سەربازیدا کەڵەگەتی زۆر بەخۆ بوو باڵای شەش پێ و دوو گرێ دەبوو سەرسەختی کارزانێکی بەهرەدار لە سەروو ئەمانەیشەوە بە زەبر و یارا بوو ئەمانە هەمووی کە تیایدا کۆ ببۆوە وای لێ کرد کە لە میریدا هەڵبژێررێت بۆ ئەو پلە و پایە بەرزە. جارێ خۆ بە درێژایی جەنگ زۆر چوست و چالاکانە لە خزمەتی سەربازیدا بوو بە بێ ئەوەی مووچەیەک لە بری وەربگرێت. دەسکەوتە مەزنەکانی واشنگتن لە نێوان هەزار و حەوت سەد و حەفتا و پێنج ی زایینی ئەو کاتەی سەرکردایەتیی سوپای شۆڕشگێڕانی گرتبووە ئەستۆ و ئازاری هەزار و حەوت سەد و نەوەد و حەوت ی زایینی بە ئەنجام درا و تەواو جێی خۆی گرت، ئەو دەمەی کە سەرۆکایەتی دووەمی وەک سەرۆککۆماری وڵاتەیەکگرتووەکانی ئەمریکا کۆتایی پێ هات، هەر لە ماڵی خۆیدا لە ڤەرجینیا لە کانوونی یەکەمی هەزار و حەوت سەد و نەوەد و نۆ ی زایینیدا کۆچی دوایی کرد. دەبێت ئەوەیشمان لە یاد نەچێ کە زۆربەی ئەو سەرکردە ئەمریکاییانەش تەواو تێک دەشکان و دەبەزین، بەڵام واشنگتن زرنگانە توانی سەروکاری ریزەکانی سوپا بکات و تا سەر بجەنگێت. ئەنجامێکی سەرکەوتوانەیش بەدەست بێنێ هەرچەندە لە چەند شەڕ و شۆڕێکی بچووکیشدا دەبەزی. دووەمیان واشنگتن وەک مەردێکی لەهاتوو بە یارا بە هێز بوو پاڵپشتی دەستوری نوێی دەکرد، ئەگەر ئەو نەبوایە ئەو دەستورە جێی خۆی نەدەکردەوە لەو وڵاتە یەکگرتوانەدا چونکە بەرەبەرەکانی لەو دەستورە نوێیە زۆر دەکرا. سێهەمیان جۆرج واشنگتن یەکەمین سەرۆکی وڵاتە یەکگرتوەکانی ئەمریکا بوو، مەردێکی زۆر پارێزراو و بنگین بوو، هەروەک دیارە لە مێژووی وڵاتە تازە دامەزراوەکانی ئەمریکای باشوور و ئەفریقادا کە زۆر ئاسان و لەبارە بۆ دەوڵەتی نوێ کە بە دەستوورێکی دیموکراسیانە ڕەفتار بکات و پاشان بایداتە ڕژێمێکی دیکتاتۆری سەربازی. بەڵام ئەم ڕەفتار و ڕێبازە لە جەوهەری واشنگتندا هیچ بەدی نەدەکرا، بەڵکو سوور بوو لەسەر ئەوەی ئەو کۆت و بەدکارییانە بنبڕ بکات کە دەبوونە لەناوبردن و تێکدانی ڕیزەکانی گەلی ئەمریکای نوێ بەبێ ئەوەی هیچ نیازی مانەوەی هەمیشەیی هەبێت لە دەسەڵاتدا. هیچ ئارەزووی ئەوەیشی نەدەکرد کە ڕۆژێ لە ڕۆژان ببێتە پاشایەک یان دیکتاتۆرێک. ئەوەی کە تەنها مەبەستی بوو پێی هەستا، پێشکارییەکی گەورە بوو لە دەستووردا کە تا ئێستایش هەر لا سەری دەڕۆن. ئەویش وازهێنان لە دەسەڵات بە ڕێگەیەکی ئاشتیانە. جۆرج واشنتن لە ڕاستیدا کارمەندێکی بژێو بوو لە بزوتنەوەی سەربەخۆی ئەمریکا لە کاتی جەنگ و ئاشتیدا بە ڕادەیەکی وا کە لە هیچ بزوتنەوەیەکی پێکهاتوودا هاوتای نییە بە هەموو خۆڕاپەرمونێکیشەوە دەتوانین بڵێین کە پلەی لە ئەسکەندەری گەورە و ناپلیۆن باڵاتر بووە